گەیشتینە بەشی پێنجەم پارەی سی و یەک. نووسینێک بە بەرەنجامی موعجیزەهێنەوە ئەو نامانەی کە ئاکامی سیحراوی دێننە بەرهەم. بەڕێزان، دەتوانم کە لەگەڵ ئێوەدا کە ئەم ناونیشانەی سەرەوەتان خوێندۆتەوە بەر لە خوێندنەوەی درێژەی بابەتەکە گرەو بکەم کە دەزانم دەربارەی چی بیر دەکەنەوە. گومانم نییە کە کۆمەڵە ڕستەیەکی لەم جۆرە دێتە سەر زمانتان کە ئەو نامانەی کە ئاکامی سیحراوی دێننە بەرهەم چ ناونیشانێکی گاڵتەئامێز وەک ئەو پڕوپاگەندانەیە کە گوایە بە یەک حەب یاخود دەرزی یەک نەخۆشێکی پێ چارەسەر دەکات. ئەگەر وەها ڕستەگەلێکیش بێتە سەر زمانتانەوە سەرزەنشتتان ناکەم، چونکە خودی خۆشم ئەگەر پانزە ساڵ لەمەوبەر کتێبێکم بەم ناوەخنە بەرچاو بکەوتایە بێگومان منیش هەروەک ئێوە ڕام دەردەبڕی. ئەگەر لە قبوڵکردنی ئەم بابەتەدا گومانتان هەیە کەواتە مۆڵەت بدەن تا بڵێم کە بیست ساڵی سەرەتای تەمەنی خۆم لە مەیسوریدا بردۆتە سەر خەڵکان لەوێ بەوە ناسراون کە دوودڵ و گوماناوین و بێگومان ئەمەش دەزانن کە پێشکەوتنی مرۆڤ تا ڕاددەیەک پەیوەستە بە ڕەخنەگیری و شک و ڕارایی دانیشتوانی مەیسوری هیچ وشەیەک بەبێ بەڵگە وەرناگرن جا وەرن پێکەوە ڕاست بین و لەگەڵ یەک درۆ نەکەین ئێستە قسەی خۆمان بێت ئایە ئەو ناونیشانەی سەرەوە ڕاستی هەیە و دروستە؟ بەڕێزان لەبەرئەوەی کە بڕیار درا لەگەڵ یەکدا ڕاست بین ئەوا من پێتان دەڵێم ئەم ناونیشانە دروست نییە چونکە بەرەنجامی نامەکان باڵاتر بوو لە سیحراوی بوون بەڵام چ کەسێک ئەم پێوەرانەی بۆیان دیاری کردووە ئەو کەسەی ئەم پێوەرانەی دەستنیشان کردووە بەڕێز کندای کنەیە کە یەکێکە لە پسپۆڕانی بواری فرۆشیاری لە ئەمریکادا ئەو لە کاتی نووسینی کتێبەکەدا بەڕێوەبەری بەشی پڕوپاگەندەی کۆمپانیای کلگیت پالیمولیو سەرۆکی دەستەی بەڕێوەبەری ئەنجومەنی جیهانیی پڕوپاگەندەیە. ئەو نامانەی کە لێرەدا دەیانهێنمەوە ئەو نامانەن کە کاریگەرییان چەند بەرابەری موعجیزە بووە. بەڕێز دایک دەڵێت، بۆ ئەو نامانەی کە سەد پرسیاری لە خۆ گرتبوو، بە مەبەستی دەستخستنی زانیاری دەمانناردن ئەگەر وەڵامی پێنج تا هەشت پرسیارمان دەست بکەوتایە ئەوا ئەنجامێکی ئاساییمان دەست کەوتبوو، بەڵام تا ماوەیەکی زۆریش لەم ڕادەیەدا نەبوو. ئەگەر لە هەر سەد پرسیار پانزە وەڵاممان وەربگرتایە ئەوە کارێکی زۆر نا ئاسایی بوو، ئەگەریش بهاتایە وەڵامی بیست پرسیارمان چنگ بکەوتایە وای بۆ دەچووم موعجیزەیەک ڕووی دابێت. یەکێک لەو نامانەی کە بەنیازم باسی بکەم چل و دوو وەڵامی لە خۆ گرتبوو، لەوەها قۆناغێک بڵێین لە سەروو موعجیزەوە ڕووی داوە پێناچێت درۆمان کردبێت. بەڕێزان ئەم نامەیە لە نێوان کۆی نامە هەڵبژێرراوەکان هەڵبژێرراوە کە بە تێکڕا لەو ئاستەدا کاریگەر بوون و ئەگەر لەم بارودۆخەدا دەیەها نامەی وەهاش بنووسرێت بەرهەمی کار لەمە کەمتر نابێ ئێستە با سەرنج بدەین بزانین ئەم نامەیە چۆن نووسراوە بابەتەکان لە زاری بەڕێز دایکەوە دەنووسم پاش ئەمەی کە لە ڕێوشوێنەکانی بەڕێز کارنگی دەربارەی ئادابی هەڵسوکەوت و وتاربێژی بە ئاگا بووم و تا ڕاددەیەک ئەو زانیاریانەم وەرگرت بۆم دەرکەوت کە شێوازی پێشووی من زۆر هەڵە بووە هەر بۆیە هەوڵم دا بە پێی دەستوورە کارکردەکانی بەڕێز کارنگی دەست بە کار ببم وەڵامەکان لە بۆ تا نزیکەی زیادی کرد لە سەر دەستووری بەڕێز کارنگی نامەکان بە جۆرێک ڕێکخراون کە کەسی بەرامبەر لە کاتی خوێندنەوەدا حەزی دەکرد چاکەیەک دەربارەی نووسەرەکە ئەنجام بدە، ئەم هەستە خوێنەری نامەکەی بە گرنگ دەدایە قەڵەم. من لەگەڵ نووسینی ڕستە بە ڕستەی نامەکان، ڕاڤەکانی خۆم دوای هەر ڕستەیەک دەنووسم. بەڕێز جان بلاک، بلانکویل، ئیندیانا. بەڕێز بلانچی ئازیز، نازانم لەو کێشەیەدا کە تووشم بووە یارمەتیم دەدەیت یاخود نا. بەڵام دەزانم ئەگەر ئێوە یارمەتیم بدەن کێشەکەم چارەسەر دەبێت. وەرە نوێنەیەک لە خوێنەری ئەم ڕستەیە لە مێشکی خۆتاندا بەرجەستە بکەن. گریمان ئەو فرۆشیارێکی کەم سەرمایەیە لە دانیشتوانی ئەریزۆنا کە نامەیەکی بە واژووی یەکێک لە گەورەترین پسپۆڕان بەدەست دەگا. پاش خوێندنەوەی یەکەمین دێڕ ئەو لەوە تێدەگات کە ئەم کەسایەتیە لە فرۆشیارێکی سادە و کەمبایەخ داوای یارمەتی کردووە. ئەو بە خۆی دەڵێت ئەم پیاوە نیۆیۆرکییە و بەو هەموو پێگەی کە هەیەتی تووشی کێشە هاتووە و ڕووی کردۆتە کەسێک کە دەتوانێ چارەسەری بکات. باش کەسێکی هەڵبژاردووە چونکە من هەمیشە هەوڵم داوە یارمەتی خەڵکانی تر بدەم. با پاش ماوەی نامەکە بخوێنمەوە تا بزانم کێشەی ئەم کابرایە چییە. بەڕێزان ساڵی رابردوو بە سەختی کۆمپانیام قەناعەت پێکرد کە بۆ باشترکردنی بارودۆخی فرۆشتن پشتگیری لە فرۆشیارانی بچوک بکات و بڕی تێچووی ئەو هەوڵانە بگرێتە ئەستۆی کە بۆ بەرزکردنەوەی ئاستی فرۆشتن پێویستە. فرۆشیاری بچوکی ئاریزۆنا پێدەچێت لێرەدا لەبەر خۆیەوە بڵێت کارێکی. دروستت کردووە. ئاشکراشە کە دەبێت بیگرنە ئەستۆ چونکە بەشی زۆری سوود دەچێتە گیرفانی ئەوانە وە هەرچی فرۆشی ئێمە زیاتر بێت سوودی ئەوانیش زیاتر دەبێت مومکینە من بەم زیادە داهاتەی کە دەمبێت بگەمە جێگەیەک کە لەلایەنی دابین کردنی کرێی دوکان توشی کێشە نەبم بەڵام سەرجەم فرۆشتنی زیادەی کەسانێکی وەک من ملیۆنەها دۆلار سوود دەخاتە گیرفانی کۆمپانیاوە بابزانین کێشەکەی چیە. بەڕێزان بەم دواییانە پرسیارنامەیەکمان بۆ شانزە هەزار نەفەر لە نوێنەرانی فرۆش ناردووە، ئەم ژمارەیە سوودیان لەو پێشنیارەی من بینیبوو. هەڵبەتە خۆشحاڵم کە ئاگادارتان بکەمەوە کە سەدەها وەڵامم بەدەست گەیشتووە کە هەموویان دەریانبڕیبوو لە هاوکاری لەگەڵ ئەم پڕۆژەیەدا ڕازین و پەسەندیان کردووە. پێشوازی ئەوان بووە هۆی ئەوەی کە من پڕۆژەیەکی نوێ پێشکەش بکەم کە هەر ئێستا بۆ ئێوەم ناردووە. دڵنیام کە زیاتر لە پڕۆژەی پێشوو دەبێتە جێی پەسەندی ئێوە. بەڵام ئەمڕۆ بەیانی سەرۆکی کۆمپانیا دەربارەی ڕاپۆرتی پڕۆژەی ساڵی ڕابردوو لەگەڵ من قسەی کرد و هەر بەو جۆرەی کە خووی سەرۆکانە، داوای لێکردم کە پێی بڵێم چەند پێشنیاری تازەمان لە پەیوەندی لەگەڵ جێبەجێکردنی پڕۆژەکە بەدەست نەگەیشتووە، بە شێوەیەکی سروشتی بۆ وەڵامدانەوە بە سەرۆکی کۆمپانیا دەبێت بێمە لای ئێوە و داوای یارمەتی لە ئێوە بکەم. سەرنجڕاکێشە بۆ وەڵامدانەوە بە سەرۆکی کۆمپانیا ڕووم کردووەتە ئێوە تاکوو یارمەتیتان لێوەربگرم. ئەم فرۆشیارە گەورە نیۆیۆرکییە، ڕاست دەکات. ئەو ڕێزی منی چاک ناسیوە و بۆ ڕاکەم ڕێزی تایبەتی هەیە لە ناسینی لایەنی بەرامبەری تایبەتی خۆیدا ڕاستگۆیانە ڕەفتاری کردووە. بەڕێز دایک بەبێ هۆ کاتی بە فیڕۆ نادات، بەهای فرۆشیاری ئاریزۆنایەی خۆی چاک دەستکەوتووە. ئەم فرۆشیارە ئاریزۆناییەش هەر وەک هەموو مرۆڤەکان لەمەی کە ئەو بە بایەخ بزانن خۆشحاڵ دەبێت و لە باسکردنی خۆش کەیف دەبێت. ئەو شتەی کە لە بەڕێزتان دەمەوێت ئەمەیە کە ئەو چاکەیە بکەن و لەسەر کارتی هاوپێچ سەرەتا ئاگادارم بکەنەوە، کە پێشنیارەکانی ساڵی رابوردووتان چەند فەقەرە بوو، پاشان هەوڵ بدەن تا دەتوانن بەهای تێکڕای پێشنیارەکان رابگەیەنن، ئەگەر ئەو چاکەیە بفەرموون من مەمنوون دەبم و ئێوە بە یارمەتی دانەکانتان لە کامڵ کردنی ئەم زانیاریانەدا من منەتباری خۆتان دەکەن. دڵسۆزتان، کندایک پسپۆڕ و بەڕێوەبەری کاری فرۆشیاری کۆمپانیا. ئازیزانم سەرنج بدەن نووسەر چۆن لە بەندی کۆتایی نامەکەیدا لە من بە ئارامی و لە ئێوە بە توندی و ئاشکرا سوودی وەرگرتووە. ئەو چەندە لە ستایش و ڕێزلێناندا دەست و دڵ بازە. لە ئێوە مەمنوون دەبم. من دەکەنە منەتباری خۆتان. ئەم نامەیە بە هەموو سادەییەکەوە موعجیزەی نواندووە. بۆچی؟ ئەو بۆ ئەمەی کە نووسەر داوای چاکەی لە بەرامبەرەکەی کردووە و ئەمەش وای کردووە کە بەرامبەر هەست بە گەورەیی خۆی بکات. ئەو جۆرە ڕووبەڕووبوونەوەیە لە لایەنی دەروونزانییەوە زۆر گرنگە، چ ئێوە فرۆشیاری سەقفی ئامادەکراو بن و چ بە سەیارەیەکی فۆردی مۆدێل بەرز لە ئەورووپادا ڕابوێرن. نموونە، جارێکیان من و همر کرای لە کاتی گەشتوگوزاردا لە ئەورووپاوە بە سەیارە مۆدێل کۆنەکەی من لە جادەکانی فەڕەنسادا ڕێگەی خۆمان ون دەکرد، سەیارەکەمان ڕاگرت و لە ژمارەیەک گوندنشینی ناوچەکەمان کە لە کەنار جادەکەدا خەریکی کار بوون پرسی، چۆن دەتوانین خۆمان بگەیەنینە ئەو شارەی تر؟ کاریگەری پرسیارەکەی ئێمە لەسەر گوندنشینەکان وەک بروسکە وەها بوو. ئەم گوندنشینانە کە پێڵاوی بن تەختیان لە پێ کردبوو، تێکڕای ئەمریکییەکانیان بە کەسانێکی پارەدار و دەوڵەمەند دەدایە قەڵەم. سەیارە لەو ناوچەیەدا زۆر کەم بوو، ئێستا ئەوان دوو ئەمریکییان دەدی کە بە سەیارەکەیان گەشتوگوزار دەکەن. لە ڕوانگەی ئەوانەوە دەبوو ئێمە ملیۆنێر یاخود برازاکانی هانری فۆرد بین. ئەوان لە شتێک دەربارەی ئێمە بە ئاگا بوون کە خۆمان لێی بێ ئاگا بووین. ئێمە ئەگەرچی پارەیەکی زیاترمان لەوان هەبوو بەڵام دەستەوستان چووبووینە لایان و داواکار بووین ڕێگەکەمان پێ پیشان بدەن ئەم بابەتانە ئەوانی کردبوو خاوەنی هەستی گرنگ بوون هەموویان بەیەکەوە خێرا خێرا دەستیان کرد بە وەڵامدانەوە و ڕێنموونی کردن بەڵام یەکێک لەوان کە هەلی چنگ کەوتبوو زۆریش زەوق و شەوقی هەبوو قیڕاندی بەسەریاندا کە بێدەنگ بن تاکو ئەو بتوانێ بە تەنیایی لە لەزەتی یارمەتیدانی ئێمە بەشدار بێت. ئێوەش دەتوانن ئەم بابەتە تاقی بکەنەوە. جارێکی تر کە چوونە شارێکی نەناسراو، ئەوا لە کەسێک لە هەموو لایەنێکەوە لە ئێوە خوارترە پرسیار بکەن و پێی بڵێن، ئایا مومکینە من لەو کێشە پچکۆلانەیە دەرباز بکەیت کە تووشم بووە؟ دەکرێت بفەرموون چۆن دەتوانم خۆم بگەیەنمە فڵانە شوێن؟ بنیامین فرانکلین بۆ گۆڕانی دوژمنەکانی خۆی لەم شێوازە سوودی دەبینیت. سەرنج بدەن لە نموونەیەک لەو بابەتە. بەڕێزان فرانکلین لە ڕۆژگاری لاویدا هەموو پاشەکەوتەکەی خۆی کردە سەرفی دامەزراندنی چاپخانەیەکی بچووک و بە هەوڵی زۆرەوە توانی ببێتە سکرتێری کۆنگرەی فیلادلفیا ئەم پۆستە بووە هۆی ئەوەی کە کاری چاپی فەرمانگەکانی ئەو ناوچەیە بدرێت بەو ئەم کارە سوودێکی لەبەر چاوی هەبوو فرانکلین حەزی نەدەکرد ئەو لەدەست بدات بەڵام مەترسییەک ئەوی تەهدید دەکرد یەکێک لە دەوڵەمەندترین و بەدەسەڵاتترین ئەندامانی کۆنگرە بە توندی نەفرەتی هەبوو لە ئاست فرانکلیندا و بۆ پیشاندانی ئەم نەفرەتەی خۆی لە ناو خەڵکدا پەلاماری ئەوی دا. فرانکلین بڕیاری دا ئەم مەترسییە لە سەر ڕێ لا ببات و کارێک بکات کە لەو پیاوە دۆستێک دروست بکات. ئەو چۆن توانی ئەم کارە بکات؟ فرانکلین چۆن دەبوو ئەم مەتەڵە شیکار بکات؟ فرانکلین عاقڵتر و زیرەکتر بوو لەوەی کە خۆی بخاتە وەها تەڵەیەکەوە، چونکە لە سەرەنجامدا خۆی دەبووە بەندی ئەو داوا، ئەو داوای لە لایەنی بەرامبەر کرد کە چاکەیەکی لەگەڵدا بکات، فرانکلین داوای چەند دۆلارێک قەرزی کرد، ئەو داخوازیەکی کرد کە توانی هەستی خۆپەسندی بەرامبەر ڕازی بکا، با بەسەرهاتەکە لە زمانی فرانکلینەوە ببیستین. خۆشەویستان بیستبووم ئەو لە کتێبخانەکەیدا کتێبێکی گرانبەهای هەیە. لەمیانەی ئەم نامەیەدا کە بۆ ئەوم نووسی حەزی خۆم بۆ خوێندنەوەی ئەو کتێبە دەربڕی و پێم وت ئەگەر بۆی زەحمەت نەبێت ئەو چاکەیە بکات و بۆ چەند ڕۆژێک ئەم کتێبەم بە قەرز بداتێ تاکو موتاڵای بکەم زۆر مەمنوونی دەبم. ئەو دەست بەجێ ئەو کتێبەی بۆ ناردم و منیش لە ماوەی یەک هەفتەدا کتێبەکەم خوێندەوە و بە سەلامەتی بۆم گەڕاندەوە و لە نامەیەکی تردا زۆر سوپاسی ئەو لوتفەیم کرد کە بۆ منی هەبوو. جاری دوایی کە ئەوم لە کۆنگرەدا بینی زۆر بە ئەدەبەوە لەگەڵ مندا قسەی کرد. ئەو پاش ئەوە هەمیشە ئامادەیی خۆی بۆ خزمەت بە من دەردەبڕی و بەم جۆرە بووینە هاوڕێ. ئەم دۆستایەتییە تاکوو کۆتایی تەمەنی بنیامین فرانکلین بەردەوام بوو. شێوازەکەی بنیامین فڕانکلین نزیکەی سەد و پەنجا ساڵ پاش مەرگی ئەو لەلایەن یەکێک لە شاگردەکانی منەوە ئەنجام دراوە و بەرهەمی باشیشی هەبووە. ئەو کەسە لە شێوازە دەروونزانانەکەی فڕانکلین سوودی بینی ناوی ئامسل بوو. ئامسل ساڵانێکی زۆر وەک نوێنەری فرۆشتنی ئامێر و کەرەسەی لوولەکێشی کار دەکا. ئەو ماوەیەک هەوڵی دەدا لە کارگەیەکی گەورەی لوولەکێشی لە برۆکلیندا پێشنیارێک وەربگرێ. بەڵام سەرۆکی ئەم کارگەیە کە پیاوێکی ڕەوشت ناشیرین بوو ئەم هەلەی بەو نەئەدا، لەگەڵ ئامسل دەهاتە نووسینگەکەیەوە و بە بۆڵەبۆڵەوە دەیگوت. ئەمڕۆ هیچمان پێویست نییە، نە کاتی من بگرە و نە کاتی خۆشت بە فیڕۆ بدە. بڕۆ دەرەوە! بەڕێزان، ڕۆژێکیان ئامسل بۆ ڕووبەڕووبوونەوە لەگەڵ ئەم کەسەدا شێوازێکی نوێی گرتە بەر. ئەو کۆمپانیایەی نوێنەری بوو بەنیاز بوو نوێنەرایەتێکی تازە لە گوندی کوینز لە ئایلەندا بکاتەوە. بەرپرسە ڕووگرژەکەی ئەو کارگەیە چاک شارەزای ئەم ناوچەیە بوو. چونکە ماوەیەکی زۆر بوو کە موشتەرییەکی زۆر لەو ناوچەیەوە ڕووی دەکردە ئەو کارگەیەی ئەو. ئامسل ئەم جارەیان دەرگای نووسینگەکەی کارگەیەی کردەوە و وتی، بەڕێز من ئەمڕۆ نەهاتووم بۆ ئێرە کە شتێک بە ئێوە بفرۆشم، بەڵکو هاتووم کە ئەگەر بفەرموون چەند خولەکێک لە کاتتان بگرم. بەرپرس لە کاتێکدا جگەرەکەی لە نێوان لێوەکانی هاتوچۆ پێ دەکرد، وتی، باشە بڵێ بزانم چی لە مشکتدایە و مەبەستت چییە؟ ئەمسل وتی، کۆمپانیا بە نیازە نوێنەرایەتیەک لە کوینزدا بکاتەوە و من دەزانم ئێوە لە هەمووان چاکتر ئەوێ دەناسن و شارەزان، هەر بۆیە هاتووم تا لەگەڵ ئێوەدا ڕاوێژ بکەم و بپرسم ئەنجامدانی ئەم کارە دروستە یان نا. بەم ڕستەیە بە تەواوەتی گۆڕدرا. لوولەچێش کە ساڵەهای ساڵە بە قیڕاندن بەسەر موشتەرییەکانیدا هەستی گرنگ و موهیم بوون بۆ خۆی دەستەبەر دەکات، ئێستا فرۆشیارێک دەبینێت کە بە نوێنەرایەتی لە کۆمپانیایەکی گەورەوە ئەوی بە موهیم و بە بایەخ داوەتە قەڵەم و بە نیازە داوای چارەسەری لێ بکات. ئەو دەیتوانی بەو کۆمپانیایە بڵێ کە چی بکات و چی نەکات. لوولە چێژ کورسێکی هێنایە پێش و وتی دانیشە، بە ئارامشی تەواوە بڵێ مەسەلەکە چییە و چی لە دەستی من دێت. چاو پێکەوتنی ئەمجارەی ئامس زیاتر لە سەعاتێکی خایاند و لە هەر بارەیەکەوە قسە داهاتە ئاراوە و لوولە چێژ کارەکەی کۆمپانیای بەڕاست دادەنا. ڕەفتاری ئەوان زۆر دۆستانە بوو. کار گەیشتە جێگەیەک کە لوولە چێژ بەرپرسی کارگە دەربارەی کێشە خێزانییەکانیشی لەگەڵ ئامسل باس و خواسی کرد. ئامسل وتی، ئەو عەسرە نەک تەنها زەمینەی وەرگرتنی پێشنیارێکی گەورە ڕەخسا، بەڵکو بناغەی دۆستایەتییەکی پتەو و هەمیشەیی دامەزرا. من نەک تەنها بەسەر ئەم کەسەدا بەردەوام بۆڵەی دەهات زاڵ ببووم، بەڵکو بە گرنگی پێبەخشین بە و هەستی موهیمبوونی ئەوم ڕام کردبوو. مۆڵەت بدەن یەکێکی تر لە نامەکانی کندایک بهێنمەوە تا بزانن چەند بە جوانی داخوازیی لوتف نواندنی کردووە. چەند ساڵ لەمەوبەر لەبەر ئەمەی کە بەڵێندەرەکان ئەندازیارانی ڕاوێژکار و پسپۆڕانی هونەری وەڵامی پرسیارەکانی دامەزراوەی دایکیان دەدایەوە بە توندی ناڕەحەت بوو. لەو ڕۆژانەدا لە بەرامبەر سەد پرسیاردا بە لای زۆرینەوە سێ وەڵام دەست دەکەوتەوە کە بە شتێکی گرنگ دادەنرا. خۆزگە ئەگەر وەڵامەکان بگەشتنایەوە ئەوا موعجیزە ڕووی دابوو. بەڵام لەو نامەیەدا کە باسی دەکەم لە بەرامبەر سەد پرسیاردا پەنجا وەڵام بوونی هەبووە ئەوەش چ وەڵامانێک! بەڕێز جاندوو، ژمارە شەش سەد و حەڤدە شەقامی دوو. دویل ئەلف نون جی بەڕێز دووی ئازیزم نازانم لە چارەسەر کردنی ئەو کێشانەی کە توشیان هاتووم یارمەتیم دەدەیت یان نا ساڵێک لەمەوبەر کۆمپانیاکەی خۆمانم ناچار کرد ئەم خاڵە دەرک پێبکات کە یەکێک لەو شتە گرنگانەی کە ئەندازیاران و میعماران نیازیان پێیەتی کەتەلۆگێکە کە تێکڕا زانیاریەکانی پەیوەندیدار بە کەرەستەی بیناسازی جەنرل ماسویل و ئەو ڕۆڵەی کە ئەم کەرەستانە لە چاککردنەوە و نوێکردنەوەی بیناکان دەیگێڕن ئامادە بکات. سەرەنجام ئەو کەتەلۆگە ئامادە کرا کە لە جۆری خۆیدا بێ وێنەیە، بەڵام ئێستا کەتەلۆگەکان مەسرەف بوون. بابەتەکەم لەگەڵ سەرۆکدا باس کرد، ئەویش هەر وەک عادەتی سەرۆکەکانی تر وتی، ڕێگرێک نابینم لە بەردەم دووبارە لە چاپدانەوەیاندا، بەڵام بوو مەرجەی بەڵگەی تەواوم بۆ بهێنیت کە ئاماژە بە بەسوودبوونی کەتەلۆگەکان بکات بەر لە چاپکردنیان. هەر بۆیە زۆر سروشتی بوو کە داوای یارمەتی لە ئێوە بکەم. چونکە ئێوە لەو پەنجا دەستەیەن کە لە شوێنە جۆراوجۆرەکانی وڵاتدا چالاکی دەنوێنن و ڕای ئێوە زۆر گرنگە بۆ ئێمە، بۆ ئەمەی کە کاری ئێوە ئاسان بکەین چەند پرسیارم لە پشتی ئەم نامەیەدا نووسیوە، ئەگەر لوتف بفەرموون و وەڵامی ئەم پرسیارانە بدەنەوە یارمەتێکی گەورەتان داوم، زۆر مەمنوون دەبم، ئەگەر ڕا و بۆچوونێکی ترتان هەبێت منیشی لێ ئاگادار بکەنەوە. نامەکەتان بخەنە ئەو زەرفی نامە ئامادەکراوەی کە هاوپێچە لەگەڵ نامەکەمدا. پێویست ناکاتەوە بڵێم کە بە ئەنجامدانی ئەم کارە ئێوە هیچتان لە ئەستۆ نابێت. ئازادن کە من ئاگەدار بکەنەوە ئایا باشترە کەتەلۆگەکە بە هەمان شێوەی ڕابردوو سەر لە نوێ چاپ بکرێتەوە یاخود هەندێک گۆڕانکاری تێدا بکرێت. تەجروبەکانی ئێوە ڕێنومایی ئێمەن و بیروڕاکانتان بەڕێزن. لە هەر حاڵێکدا دڵنیابن هاوکاری بەڕێزتان دەبێتە هۆی منەتبارکردنمان. دڵسۆزتان، کندایک، بەڕێوەبەری ئیداری فرۆش. خۆشەویستانم خاڵێکی گرنگ، کەسانێک هەن کە لە پاش خوێندنەوەی ئەم نامەیە هەوڵ دەدەن بە چاوبەستراوی لە شێوازی نووسینی ئەو نووسەرە سوود وەربگرن. ئەوان هەوڵ دەدەن بە چەورزمانی و درۆنەکردن لە ڕێگەی ستایش و ڕێزلێنانی پاک و دۆستانە خۆشەویستی بەرامبەر ڕازی بکەن، بەڵام ئەوان دەبێت ئەوە بزانن ئەم ڕێگەیە بەبێ بوونی دۆستایەتی ڕاست و پاکی کاریگەر نییە. ئاگاداری ئەوە بن کە هەمووان تینووی ڕێز لێگرتن و بە گرنگ لە قەڵەمدانن، بەڵام هیچ کەس ناپاکژی و ناڕاستی و درۆ وەرناگرێت و هیچ کەس کڕیاری چەورزمانی و پێهەڵدانی درۆ نییە، ئەمەتان لە بیر نەچێ. ڕێسا و دەستوورەکانی ئەم کتێبە کاتێ کاریگەر دەبێ کە بە گەرم و گوڕی و پاکییەوە جێبەجێ بکرێ. من تورەکەیەکی پڕ لە ئامێری شەعوەزە و جادوو ناخەمە بەردەم خوێنەر، تەنها ئەو ڕاستییانەی بۆ وێنا دەکەمەوە، کە لێیان بەدوور بووە تاکو بەم ڕاستیانە هەنگاو بەرەو ژیانێکی نوێ هەڵبگرێ.